بێ هیچ ئامانجێکی گچکە بە بەردە مێزی نووسینەکەی داهات وە چوو. جارێک بەرەو پەنجەرەکە و جارێکی تر بەرەو خانەی کتێبەکان و دیسانەوە بەرەو مێزی نووسینەکەی ئەڕۆشت هەندێک جاریش لە نیگای ڕاستکۆلنییکۆف ڕایەکرد یانە وەستا و بە وردی لێی ڕاما پاشان کەوتە ورتە ورت وتی بەڵێ بەڵێ نیگەران مەبە پەلەمان نییە دەرفەتمان لە بەردەستدایە. لەو کاتەدا لەشی بچکۆلە و قەڵە و خڕی کە وەک تۆپ بە هەموو لایەکدا سوڕا لە هەر سوچ و قوژبنێکی ژووری و دیوارەکاندا خولیە خوارد دیمەنێکی زۆر سەیری دابیە جگەرەیەکی بۆ میوانەکەی دەرهێناوتی دەرفەتمان زۆرە دەرفەتمان زۆرە تۆجگەرەکێشی خۆتەتە؟ ئەزانیت من لێرەدا پێشوازی لە تۆکەم لەگەڵ ئەودا کە ماڵەکەم لەوێندەر لە پشت ئەو دیوارەوەیە ماڵێکی دەوڵەتیە وەلێ جارێ لە شوێنێکی ترم ئەبێ لێرە چاک بکرێتەوە گۆڕانی تێدا بکرێت تا ڕادێک ئێستا لە تەوابووندایە ئەزانیت لە ڕاستی داخانوی دەوڵەتی شتێکی باشە وایە تۆڵی چی؟ ڕاستکۆڵنییکۆف بە تەوسەوە لی ڕوانی وتی بەڵێ شتێکی باشە ئەم دووبارەکردنەوە گەوجانەی ئەو وشە بێ مانایانە کە گوایە خانی و دەوڵەتی شتێکی باشە لەگەڵ ئەو ڕوانینە پڕ لە ڕاز و جددی و ڕامانانەی بۆ میوانەکەیە کرد گەلێک لە یەکدی جیاواز بوون. هەر ئەمە ڕقی ڕاسکۆڵنیکۆفی زیاد لە جاران هەڵساند بە جۆرێک کە ئیدی نەیتوانی لەو خۆ هەڵنان و گاڵتەجاڕییە چاو بپۆشێ، بۆیە لە پڕێکدا بە ڕوانینێکی بێ ئەدەبانە، کە پێچ و چێژی لێ ببینێ پرسی ئەزانیت گوایە یاسایەکی دادوەری هەیە واتە شێوازێکی دادوەری بۆ هەموو لێکۆڵەرەوەکان کە یەکەم جار لە دوورەوەتە لە مەبەستی بێهودەوە دەست بە پرسیارەکەن تەنانەت لە مەبەستی گرنگ بەڵام تەواو نامۆ و سیر بۆەوەی ئەو کەسەی لێکۆڵی نوێ لەگەڵدا کەندڵنیا بێ یان باشتری بڵین بێ ئاگای بکەن و پاشان کتوپڕ و بە شێوەیەکی چاوەڕوان نەکراو پرسیارێکی مەترسیداری لێ بکەن و بیپێکن وانە لەم لایەنەوە ئەڵێت لە هەموو یاسا و دەستورەکاندا جەخت لەسەر ئەماکرێت و پەیڕەوی لەکرێ پۆرفیری پیتۆڤزوتی بەڵێ بەڵێ تۆ چۆنی لێکە دەیتەوە کە من قسەم لەسەر مڵکی دەوڵە دەکرد بڵێ بەدەم ئەم قسانەوە پۆرفیری پیترۆڤیچ پێڵوی لێک نزی خستەوە و چاوی داگرت حاڵەتێکی خۆش و فریودەرانە بەڕوێ دەرکەوت و چینەکانی تەوێڵی ڕێک بوونەوە چاوی جوان و هەموو دەمون چاوی کرایەوە لە کاتێکدا کە ڕاستەوخۆ چاوی لە چاوی ڕاستکۆڵنییکۆف بڕی قاقایەکی تووڕەی دوور و درێژی کرد ڕاستکۆڵنییکۆفیش سەرەتا هەوڵی کەمێک پێکەنینیدا وەلێ کە پۆرفیری زانی ئەوێت پێبکەنێ قاقایەکی هێن بەرزی لێدا کە ڕەنگی سوور بووەوە لە پرێکدا بێزاری ڕاستکۆڵنییکۆفیش ئەوەندە پەرەیسەن کە هەر جۆرە خۆپارێزێکی لە دەستدا وازی لە پێکەنین هێنا برۆ هاتنەوە یەک و بۆ ماوەیەک بەڕقەوە لە پۆرفری ڕوانی بە درێژایی قاقای پێکەنینەکەی کە ئەدوت هەر بەدەستیان قەز نایبڕێتەوە ڕوانینەکەی بەردەوام بوو دیار بۆ هەردووکیان بێ دەربەستن وا دەرەکەوت پۆرفیری پیتۆڤچ بە ئاشکرا گاڵتە بە میوانەکەی خۆیەکە لەگەڵ ئەوشدا کە ئەیبینی میوانەکە نەفرەتی لە پێکەنینەکەی دێ کەچی ئەو بەمە بێتاقەت نابوو شتێکی دی کە بۆ ڕاستکۆڵنییکۆف مای سەرنجدان بوو ئەو ئەیزانی پۆرفیری پیتۆڤچ کەمێک لەمە و بەر نەشڵەژا و نەبێ تااقەت بوو بەڵکو خۆی واتە ڕاستکۆڵنییکۆف لە داوەکە کەوتووە زانی لەو لایەنەوە بێگومان شتێک واتە مەبەستێکەیە کە ئەم پێی نازانێ ڕەنگە هەموو شتێک ئامادەکرابێت و هەنووکە و هەر لە چرکەساتێکدا ئاشکرا ببێت و بەسەری ئەمدا بشکێ ڕاستکۆلنییکۆف زوو لە مەبەستەکە گەیشت لە جێگاکەی هەستا کلااوەکەی گرتە دەست و بە دەنگێکی تەواو و ڕە و یەکلای کەرەوە دەستی پێکردوتی پۆرفری پیتۆڤچ تۆ دوێنێ بە حەزەوە داوت کرد بۆ لێپرسینەوەم بێم بۆلات جەختی لەسەر وشەی لێ پرسینەوە کرد وای من هاتووم و ئەگەر پرسیارێکت هەیە بیکە ئاگینا ڕێگام بدە بڕۆم کاتم نییە و کارم هەیە ئەبێت بچم بۆ ناشتنی ئەو کارمەندەی کەوتو بە ژێر پێی ئەسپەکانەوە تۆش ئەیناسی لە زیادکردنی دوا ڕستەکەی ڕاستکۆلنییکۆف ڕقی هێستا و بە تووڕەیی زیاترەوتی من لە گشت ئەم شتانە بێزار بووم تێگەیت ماوەیەکیشە وام لێ هاتووە تا ڕادێک نەخۆشیەکەشم هەر پەیوەندی بەوە هەیە. بە کورتی هەستی کرد ئەو ڕستەی پەیوەندی بە نەخۆشیەوە هەیە تەواو لە جێی خۆی دانیە دەنگی لێ هەڵبڕی وتی بە کورتی داوات لێکەم پرسیارەکانت بکەیت یان ڕێگای ڕۆشتنم پێ بدە هۆگەرەتەوێ پرسیاریش بکەیت بە هیچ جۆرەك نابێ پێچەوانەی یاسا و ڕێسا بێ ئەگینا وەڵام نادەمەوە بۆیە ئەڵێم خوات لەگەڵ چونکە من و تۆ ناتوانین هیچ کارێک بکەین پۆرفیری پیتۆڤچ لە پرا کەوتە پەلەقاژە و زوو زمانی گۆڕی بێ ئەوەی ئیتر پێ بکەنێ وتی خوایە ئەوە تۆ چیتە ئاخر چیت لێ بپرسم تکات لەکەم ناڕەحەت نەبی بەدەم قسەکانە و لە ناو ژوورەکەدا هەر ئەم لاو ئەو لایە کرد و هەندێک جاریش لە ڕاستکۆڵنییکۆڤە پاڕایەوە کە دابنێشێت وەیوت هێشتا زووە کاتمان لەبەر دەستدایە هەموو ئەمانەیش بێهودەن بە پێچەوانەوە بەم سەردانت گەلێ خۆشحاڵم من وەک میوانێکی خۆم پێشوازی لەکەم ئەو پێکەنینە نەفرەتیش بەڕێز رادیۆن ڕۆمانۆڤچ داوای لێبوردن لەکەم رادیۆن ڕۆمانۆڤچ بێدەنگ گوێی گرتبوو کون پشکنیە کرد دانیشت بەڵام کڵاوەکەی هەر بەدەستەوە بوو پۆرفیری پیتۆڤچ کە هێشتا ئەم سەر و ئەو سەری ژوورەکەیە کرد و وەک پێشتر نەیەویست ڕوانینەکەی بەڕوانینی میوانەکەی بکەوێ کەوتەوە خەوتنوتی ڕادیۆن ڕۆمانۆڤچی ئازیز ئەمەوێت لەبارەی ڕەوشت و خوی خۆمەوە شتێکت پێ بڵێم ئەزانیت من تا ئێستا ژنم نەهێنا و کەسێکم نەتێکەڵی خەڵکە بم و نەناسراوم بەرامبەر بە یەکدی دەمیان ئەوێ بە تەڵەی تەقیو دائەنیشن و هەردووکیان بێ تاقەت ئەبن. هەموو کەس بۆ خۆی باسێکی هەیە بیکا، بۆ نموونە خانمەکان، کەسانی تری ناو کۆمەڵگە وەک ئەوانەی لە چینی سەرەوەدان هەمیشە بابەتی باسیان هەیە، وەلێ ئەوانەی لە چینی ناوەندن وەک ئێمە هەموو شەرمن و کەمدوون. مەبەستم کەسانی بیرمەندە. گیانە هۆی ئەمە چییە؟ نازانم کێشەی کۆمەڵایەتی هاوبەشمان نییە یان زۆر شەریفین و نامانەوێ یەکتر فریو بدەین نازانم بەڵێ ئەی تۆ ئەڵێ چی دەی ساکڵاوکت لابەرە هەڵێ تەوێت هەر ئێستا بڕیت بێگومان دیاردەیەکی ناخۆشە بەڵام من بە پێچەوانەوە دڵخۆشم ڕاستکۆڵنییکۆف کڵاوەکەی نایەلاوە وەلێ بەڕوە گرژەکەی و بێدەنگ و بەوردی گوێی لە قسە بێ سەرە و بەرەکانی پۆرفیری گرتبوو ئەخر مەبەستی چییە؟ ئایا بە ڕاستی ئەیەوێت بەم زۆربڵێییە گەمژانەی خۆی هەست و بیرم پەرت بکە؟ پۆرفیری کە هێور ئەیڕوانی لەسەر قسەکانی ڕۆشتوتی قاوەت پێشکەش ناکەم چونکە ئێرە جێگای نییە بەڵام بۆ نابێت پێنج دقیقە لەگەڵ هاوڕێکدا دابنیشیت و خەمێک بەوە بدەن وەگەزانی هەموو ئەمانە ئەرکی کارن گیانەکەم لەوە زویر نەبیت کە من بەردەوام بە ژورەکەدا دێم و ئەچم بمبەخشە گیانە بەڕاستی پێت بڵێم زۆر لەوە ترسم دڵت بڕەنجێنم بەڵام ئەم جوڵانە بۆ من پێویستە بەردەوام دانیشتوم و زۆر بەوە خۆشحاڵە بم کە دەرفەت لە پێنج دەقیقە ئەهێنم و دێم و ئەچم. ماسیریمە ئەمەوێت بە وەرزش چارت بکەم ئەڵێن ڕاوێشکەرانی دەوڵەت و کارمەندان و تەنانەت ڕاوێشکارە بەپایە و پلە گرنگەکان هەموو ڕۆژێک زۆر بە ئارەزووەوە تەنافبازیەکەن بەڵێ زانستیم سەردەمە داوایەکە بەڵێ وەلێ لەبارەی ئەرکی ئێرەمەوە لێکۆڵینەوە و هەموو ئەم ڕەسمیاتانە کە جەنابی خۆت ئێستا دەربارەی لێکۆڵینەوە باست کرد بەڵام حەزەکەم بزانیت رادیۆن ڕۆمانۆڤچ گیان ئەم لێکۆڵینەوانە جاری وا هەیە خودی لێکۆڵەرەوە زیاد لەو کەسەی لێکۆڵینەوەی لەگەڵداکە تووشی سەرگێژە بێ لەم لایەنەوە تۆ زۆر بە ویژدان و هۆشیارانەوە ئاماژت پێکرد ڕاسکۆڵنیکۆف شتی وای نەوتبوو مرۆڤ گێژە بێ بەڕاستی گێژە بێ بەردەوام قەوانێکە و دووبارە بێتەوە تەواو وەک دەنگی تەپڵ هەر ئەیڵێ و ئەیلێتەوە و لە گۆڕانێک بەدەستەوەیە هەرچەندە ناو ناونیشانمانە گۆڕێ بەڵام لە کاری داوەریماندا وە خۆت زرنگانە ئاماژت پێدا من تەواو لەگەڵ تا هاوڕام بەڕاست حەزەکەم پێم بڵێت کام تاوانبار تەنانەت ئەگەر نەزانترین جوتیار بێ ئەوە نازانێت کە سەرەتا بە پرسیاری بێمانا گێژیەکەن و پاشان لە ناکاوێکدا یەک لە دوای یەک ئەیدەنە بەر پرسیار و بە تەپلی سەریدا ئەکێشن هەر بە تەپلی سەریدا وەک جەنابان فرموتان ئەهها تۆ بەڕاستی وات لێکدایە و کاتێک من لەبارەی شوێن و خانووی دەوڵەتەوە دوام وات زانی هەهەهە تۆ کەسێکی سەیریت زۆر چاکە بەڵام من نایکەم بەڕاست قسە قسە ڕاکێشێ و بیرێک بیرێکی دی لەکەوێتەوە تۆ هەرێستا لەبارەی یاسا و ڕێساوە شتێکت وت لە بیرتە لەبارەی لێکۆڵینەوە باشە ڕێسا چییە ئەزانیت لە زۆر شوێندا ڕێسا بێمانایە هەندێک جار گفتوگویەکی دۆستانە بەکەڵکترا ڕێم بدا لەم بارەوە دڵنیات کەم کە ڕێسا هەمیشە لە شوێنی خۆیدایە و بە تەواوی لەناو ناچێت ئەمەوێت لێت بپرسم بەڕاست ڕێسایانی چی نابێت ڕێسا بەردەوام ڕێ لە لێکۆڵەرەوە بگرێ کاری دادوەری لێکۆڵینەوە ئەگەر بتوانین ناوی بنین هوەری ئازادە یان شتێکی لەو بابەتە هەهههه جاری تریش وشەی وایە وت کە لە مەتەڵە چوو لە پرێکدا دیسانەوە ئەکەوتەوە قسەی هیچ و پوچ ئیتر تا ڕادەیەک بە ناو ژوورەکەدا کەوت بۆ ڕاکردن هەنگاوە کورتەکانی تا ئەهات تیژترە کرد بەردەوامیش چاوی بڕی بۆ زەوی دەستی ڕاستی خست بۆ پشتی و دەستی چەپی بەردەوام ڕائەوەشاند و وایە جوڵان کە بە شێوەیەکی سەیر لەگەڵ وتەکانیدا ڕێک نەئەکەوت. ڕاسکۆڵنیکۆف لە پڕا سەرنجی دا لەو کاتەدا کە زۆر خێرا ئەهات وەچوو، پۆرفیری یەک دوو جار نزیک بە دەرگاکە وەستا و بۆ چرکە ساتێک گوێ قوڵاغ بوو، لە دڵی خۆی دا وتی، تۆ بڵێی چاوەڕێیەکێک بێ؟ پۆرفیری کە زۆر بە سادەییەوە لە ڕاسکۆڵنیکۆفی ئەڕوانی و ئەوەیش لاوەکەی خستبووە گومان و دوو دڵیەوە و خۆی ئامادە ئەکرد، دیسانەوە بە گەرمی کەوتەوە قسە کردن و وتی، بەڕاستی تۆ لەسەر هەقیت کە بڕیارە یاساییەکان بە گاڵتە زانیت و قەشمەریان پێکەیت هەهەهە ئەم شێوازە سایکۆلۆژیە زۆر قوڵانە بێگومان هەندێکیان نەک هەمویان گەلێک جار گاڵتە جاڕن و ڕەنگە زۆریش بێ کەڵک بن ئەگەر خۆمان بە پیت بە پیتی بڕیارەکانیەوە ببەستینەوە بەڵێ با بینەوە سەر ڕێسا چاکە ئەگەر من لە لێکۆڵینەوەی خۆمدا دەستنیشانی یەکێکم کرد جا هەر کەسێک بێ کە تاوانبارە نا، من تەنیا ئەوەم ئەوێت لەبارەی کارەساتێکەوە کە ڕوویداوە نموونە بهێنمەوە، باشە، با بڵێن ئەگەر من فڵان یان فیسارم بە تاوانبار دایە قەڵەم، بەڕاستی لە تۆ ئەپرسم بە چ بەڵگەیەک پێشوەخت ئەو کەسە ناڕەحەت بکەم، تەنانەت ئەگەر چەند بەڵگەیەکیشم لەسەری هەبێت؟ ڕاستە من ناچارم هەندێک کەس زوو بگرم، بەڵام کەسانی تر هەن ئەشێت لەو جۆرە نەبن، بەڕاستی ئەمە وایە، کەواتە وازی لێهێنم بۆ خۆی بە شاردا بگەڕێ نا من واز دەکەم تۆ بە تەواوی لە مەبەستەکەم نەگەیت با ڕوونتر بۆتی بڵێم بۆ نموناگەر لە پێشوەختی پێویستە بیگرم ڕەنگە بەو کارە ئەگەر بشێن ناوی لێ بنین پەناگەیەکی ئاکاری و دەرونی بۆ دروست بکەم هەهە تۆ پێکەنی ڕاستکۆلنییکۆف بە هیچ جۆرە خیاڵی پێکەنی نەبوو لێوی تونە کرۆشت و نیگا گرینەکانی خۆی لە چای پۆرفری کەلا ناخست و بەهێوری لە شوێنەکەیدا دانیشت بوو ئەمە ڕاستیەکە و لەبارەی هەندێک کەسەوە بە تایبەتی وایە چونکە خەڵکی جۆرا و جۆرن بەڵام شێوازی کار لەگەڵ هەمویاندا هەریەکێکە تۆیش ئێستا فەرمووت بەڵگاندن گریمان بەڵگە هەیە بەڵام برا گیان بەڵگە زۆر جار دوو سەری هەیە ئاخر من داوەری لێکۆڵینەوەم کەواتە لایەنی لاوازم هەیە من دان بەمەدا نێم باشە ئەگەر پیشەی لێکۆڵەرەوە تەواو ڕوون و کۆک بێ ئەبێت بەڵگەیەکی وا لە بەردەستا بێ وەک دوو لەگەڵ دوودا ئەکاتە چوار بەڵگەیەکی هێن ڕووناک بەیە کە نکۆڵی لێ نەکرێ وەێ ئەگەر من بۆ ماوەیەک ئەوم گرت هەرچەندە تەواو لەوەیش دڵنیابم کە تاوانباری ڕاستەقینەی ئەوسا من خۆم لەو بەڵگانە بێبەشەکەم کە تاوانەکە ئەسەلمێنن بۆچی لەبەرەوەی من ئەگەر دەربڕینەکە تەواو بێ دەستنیشانی بارێکی تایبەتیم بۆ ئەو کردووە واتە لە باری سایکۆلۆژیەوە دڵنیا بووە و ئەو ساچێتەوە ناو قاوغەکەی خۆی و لە بەرچوی من ونەبێت و پاشان درکەکە کە ئەو لە گیراوەکانەوە بڕاوەتەوە. ئەڵێن لەم سیڤا ستوپولە یەکسەر دوای ڕووداوەکەی ئالما خەڵکی زانا و هزرمەند زۆر لەوە ترسان کە دژمن باشکرا پەلاماریان بدات و سیڤاستوپول داگیرکە. بەڵام هەر ئەوەندەی بینیان دژمن هەر مەبەستی گەمارۆدانە ئەڵێ نازانن خەڵکی تێگەشت و چەندە بەختەوەر و دڵشاد بن چونکە دیارە هیچ نەبێ کارەکە دوو مانگی پێچێت و لەکوێ دژمن بە ڕێگەی گەمارۆدان سەرەکەوە دیسانەوە پێکەنین دیسان بڕواناکەی هەڵبەتە تۆی شەقتە بەڵێ هەقتە من لەگەڵ تۆدا هاوڕام کە هەموو ئەم شتانە پێشاتی تایبەتین بەڕاستی تایبەتین وەلێ لەگەڵ ئەوەیشدا ڕادین ڕۆمانۆڤیچی ئازیز ئەبێت لەم نێوەندەدا ئاگامان لەوە بێ حاڵەتی گشتی کە هەموو ڕێسا و یاساکانی بۆ بگونجێت و لە کتێبەکاندا تۆمارکرابێ بوونی نییە. بۆی هەر کارێک یان هەر تاوانکاریەک کە بەڕاستی ڕوویدابێ ڕاست دەگۆڕێ بە حاڵەتێکی تەواو تایبەتی هەندێک جار بۆ حاڵەتێکی ئەوەندە تایبەتی کە هەرگیز لە هیچ شتێکی پێشتری خۆی ناکا لەم لایەنەوە جاری وا هەیە پێشاتی زۆر گاڵتەجار ڕووەدا بۆ نمونە ئەگەر من کەسێک وە خۆی واز لێ بێنم هەرگیز نەبیگرم و نەسەر بکەمە سەری بەو مەرجەی ئەوە بزانێ کە من لە هەر سات و هەر دەقیقێکدا یان لانی کەم هەز بکە کە من هەموو شتێک گەزان و شەو ڕۆژ بە دوایەوەم و چاودێریەکەم و بزانێت کە بەردەوام شوێنی گومانە و بترسێت سوێن دەخۆم گێژە بێت و خۆی دێتە پێشێ و ئەشێت کاری وایش بکە کە تەواو وەک ئەووا بێ کە بڵیت دوو لەگەڵ دوودا کاتە چوار و ڕێک بێتە پێشێ باشە ئەمەیش لە خۆیدا تام و چێژێکی خۆشی هەیە ڕەنگە ئەم تێکەوتنە لە جوتیارێکی سادە و ساکار ڕووبدا یان کەسانێکی زرنگ و هۆشیاری ئەم سەردەمە کە بە تایبەتی لە زۆر ڕۆ چاو گوێکراوە بن هەر لەبەر ئەمەیە ئازیز زۆر گرنگەوە بزانی کە مرۆڤ وا تا ڕەهند بە چ ڕەهندێک چاو گوێی کراوەیە ئەو سات دەمار تۆ دەمارت بە تەواوی لەبیر کردووە؟ ئاخر هەموو ئەمانە نەخۆش و لاواز و شپرزەن بێجگە لەوەی هەموو کەسەکان ڕقاوین ئەمەش لە خۆیدا با پێت بڵێم لە هەندێک لایەنەوە کۆمەکێکی باشمان پێکە ئیتر بۆ لەوە دڵگران بم کە کەسێکی وا نەگیراوە و بۆ خۆی لە شاردا دێت و ئەچێ لی گەڕێ لی گەڕێ با بۆ خۆی پیاسە بکە چونکە من باشە زانم کە بەو حاڵیشەوە هەر نێچیری منە و ناتوانێت بۆ هیچ جێگایەک لە دەستم هەڵبێ باشە بۆ کوێ بچێ هەهەهە بۆ دەرەوەی وڵات ڕەنگە کابراایەکی پۆڵندی بتوانێت بۆ دەرەوە ڕابکە نەگەڵ بە تایبەتی کە من لە کەمیندام بۆی و چی پێویست بێ کردومە ئەی بۆ شوێنێکی زۆر دووری ناوڵات هەڵدێ آخر لەوێ جوتیاران جوتیاری ڕاستەقینەی ڕووسی، بۆیە ئەمێکی ڕووناکبیری ئەم سەردەمە، پێی باشترە لە زینداندا بێت و کاری زۆر قورسیشی پێ بکرێ، بەڵام لەگەڵ ئەو جۆرە جوتیارە نامۆیانەماندا نەژی. وەلێ هەموو ئەم قسانە زۆر بڵێوی و ڕووکەشن. هەڵاتن یانی چی؟ ئەمە لایەنە ڕووکەشەکەیە. مەبەستی سەرەکی شتێکی ترە لەبەر ئەوە لە دەست من ڕناکە چونکە نازانێ بۆ کوێ بچێت بەڵکو لەبەر لایەنی دەرونی ناڕوە چ دەربڕینێکی سەرکەوتووە ئەو لەبەر یاسای سروش لە من ڕناکە تەنانە دەگەر جێگایەکی هەبێ کە خۆی تیا حەشار بدا پەروانەت بینیوە بە دەوری شەمدا باش ئەویش ئاوە بە دەوری مندا سوڕێت حەزی لە ئازادی نییە هەمیشە لە بیرکردنەوەدایە وەک داو خۆی لە نێو تەونێک ئەنێت و ترس تا سەر سنووری مەرگ هەراسانیەکان بێجگە لەمە خۆمەسلەیەکی لە بابەتی دووزای دوو یەکسانە بە چوارە خاتە پێشم بێگومان بەو مەرجەی دەرفەتی زیاتری بدەمێ هەر بەو جۆرە بە دەورمدا سوڕێت وە سوڕێت تا وردە وردە بازنەکە تەسکترە بێتەوە ئینجا کەوێتە ناو دەمەوە منیش بارە زوی خۆم قوتیە دەم و ئەوەیش زۆر بەلەزەتە هەهەه باوەڕ ناکەی؟ ڕاسکۆڵنیکۆف وەڵامی نەبوو. بە ڕەنگی پەڕیویەوە بێ جووڵە دانیشتبوو، بە وردی لە دەموچاوی پۆرفیریە ڕوانی. بۆ خۆی بیری ئەکردەوە. وانەیەکی چاکە، وەگەوەی دوێنێ شەو نییە. لە یاری مشک و پشیلە ناچێت و بێهودە نییە. توانای خۆیم پیشان ئەدا. ئەڵێی؟ پێم ئەڵێ زۆر لەوە ئاقڵترە ئەوە بکە ئامانجێکی تری هەیە بەڵام چ ئامانجێک نا هاوڕێ یاغنیشیت ئەم ترسێنی تو داوم بۆچنیت چ بەڵگەیەکی پێنیە و زەلامەکەی دوێنێش لێرە نییە توار ئەتەوێ لە ڕێگام دەرکەی ئەخوازیت زۆر ڕقم هەستێنی توەسا لە داوم نیت وەلێ خراپ بۆی چویت و هەڵیت هەڵە باشە ئەی بۆ تام ڕادەیە ئاماژەم بۆکە ئایا دەماری نەخۆشم بەهەن وەرناگرێ نا هاوڕێ کوێرانە لێڕوانیت تۆ هەڵیت هەرچەندە هەر چاڵێکت هەڵکەندووە باشە پاشان ئەبینین چ خەوێکت پێوە دیوم